لا الە الا اللە واللە اکبر اللە اکبر وللە الحمد اللە اکبر کبیرا والحمدللە کثیرا فسبحان اللە بکرە واصیلا سوپاس و ستایش بۆ خوای پەروەردگار درود و سڵاوات بۆ گیانی سەروەر و خۆشەویستمان پێغەمبەر محمد المصطفی صلی اللە علیه وسلم ڕەزا و ڕەحمەتی خوا لە یاران و شوێنکەوتوانی. بەڕێزان ئامادەبوان جەژنتان پیرۆز بێ تاعەتان قبوڵ بێ خوا لە گوناهی هەموو لایەکمان خۆش ببێ و بە عاقیبەت خێری لەم دنیایە پێچ بکەینەوە بەڕێزان وتاری ئەم جمعەیە لە سەر ناونیشانی خۆ هەڵنەقورتاندن لەوەی پەیوەندی پێمانەوە نییە قورآانی پیرۆز لە سورەتی ئیسرا خوای پەروەردگار نەهی کردووە لە کۆمەڵێ شت شەریک بۆ خوا قەرار مەدەن ئازاری دایک و باوک مەدەن ماڵی هەتیو مەخۆن زینا مەکەن خەڵک مەکوژن دەی دەی کۆمەڵێک شتی ژماردووە نەهی لێکردوون لە ناوی ئەوانە یەکێکی شانەڵێ وەلا تەقف و مالەیسە لەکە بیهی علمون خوا جل جلالە بە ئینسان ئەڵێ بە ئیماندار ئەڵێ بە مرۆڤ ئەڵێ ولا تقف ما ليس لك به علم شتێک کە شارەزایت لێی نییە زانستت نییە دەربارەی معلوماتی ئەکیدت نییە لەسەر ئەو شتە ئەو مەوزوعە شارەزا نیت لێی وردەکاری ئەو بابەتە نازانی نازانی ئەو مەوزوعە چییە مادەم ئەمەت تیانە وەلا تەقف و نەکەی بڕۆی بەدوایا وەکو یەکێک شوێن پێی کەسی وا هەبوو ماڵی ئەدزرا بە شوێنی پێکا ڕۆشت ئەوی بزانم ئەم جێگە پێ بۆ کوێ ڕوا ئەوە قەفەل ئەثەر ئەوەیە شوێن پێ هەڵگرتن هەندێ زەلامیش هەیە بە دوای قسەی خەڵکە ئەگەڕێ بە دوای کێشەی خەڵکە ئەگەڕێ بە دوای کاسپی خەڵکە ئەگەڕێ بە دوای هەموو شتێکی خەڵکە ئەگەڕێ خوای گەورەیش بە ئینسانی عاقڵ و ئیماندار و موسڵمان ئەڵێ، ولا تقف ما لیس لک به علم، مەڕۆ تەدەخولی شتێ مەکە کە زانستت نییە دەربارەی، ئاگادار نیت لێی، بۆ؟ ان السمع، وەسیلەی بیستن، والبصر، وەسیلەی بینین، والفوئاد، وەسیلەی عەقڵ و ژیری ئەم سێ دەزگا موهیمە، ئەمانە پێیان ئەڵێن وەسائیلی کەسبی عیلم، یەعنی ئینسان بەم سیانە زانست وەرئەگرێ، بە بیستن، بە بینین، بە دڵ. دەی ئەڵێ شتێک کە ئاگات لێی نییە و خەبەردار نیت لێی، خۆتی تێ هەڵمەقورتێنە و مەڕۆ بەدوایا و مەڕۆ ناوی. قسەی لەبارەوە مەکە بۆ چونکە ئەم سیانە بیستن و بینین و دڵت کل اولئک کان عنه مسئولا ئەمانە بەرپرسیارن لەو قسەی تۆی کەی لەو هەنگاوەی تۆ هەڵیەگری لەو وتی وتێی تۆ ئەیکەی ئەمانە ڕۆژی قیامەت پرسیاریان لێ ئەکرێ پرسیارت لێ ئەکرێ بۆ وات کرد بۆ ڕۆشتی بۆ کەوتیتە بەینی ئەو دوانە بۆ شوێنیان کەوتی چ بارێکت کەوتبوو خوای گەورە و پەروەردگار بە سەریحی ئایەتی قورئان ئامۆژگاریمانەکا و پێمان ئەڵێ خۆتان پارێزن لە شتێکەوە تەثەبوتتان تیا نەکردووە یعنی ئینسان مەوزوعێ بابەتێ ئەگەر لە بنەڕەتەکەی شارەزا نەبێ ئاگای نەبێت لە مەوزوعەکە با قسەی تیا نەکا لەوانەیە بڵێ مامۆستا ئەم مەوزوعە وەکو چی ئێستا زۆربەی خەڵک ڕێزم هەیە زۆربەی خەڵک ئەتوانم بڵێم لە سا حەفتای خەڵک ئا لەو سەرجادە پێ بگە بڵێ دەنگ و باسی بازار ناڵێ نازانم دەنگ و باسی بازار ئاخر بازار بازارێکی گەورەیە ئەڵێ ئەوە نە قەرەباڵغە کاکە ها لەوێ ڕێگە نییە بڕۆی بەڕێوە لەو ناوە پیاوێکیان وا لێ کردو نازانم چی بوو چی بوو چی بوو هەر یەک پرسیارو کردووە بەقەدەر دە شتێک حەکایەتی بۆ هەڵە ڕێژێ ئەزانن پێشی نامان و توانە چی عاقلەکان و توانە چی توانە نازانم ڕەحاتی گیانە یان ئەگەر پرسیاریان لێکردی دەربارەی شتێ نازانی ئێ بڵێ نازانم ئیتر بەمە ڕزگارت ئەبێ لەوەی ڕزگارت ئەبێ لە موسیبەت ڕزگارت ئەبێ دوایەوە لە قیامەتیشا ئاسوودە و ئارام بەرپرسیارەتی ڕوو تێ ناکە زەلامی وایە ئا لەوە دوو منا شەڕیان بێچێتە بینیان دوو کەس شەڕیان بێچێتە بینیان ملە قوتەیەەکە ئەوە چی ئەوە چێ دوای بانیەکە نیکەن بە شاهد گیرە خوا شەرکەرەکان تەواو بن ئەوە نەجاتی نابێ زۆر خەتەرە بابەتێکە تەدەخولکردن لە ژیانی تاکە کەسە بزانی ئەم کەسە ئیشی چییە چی پەیاکە چۆن ئەژی ئەمە زۆر خەتەرە تۆ ئیشت بێ بەوە بە دوای خەڵکا بگەڕێی ئەوەنە کونجکاو بی بە دوای خەڵکا بگەڕێ ئەوە خەتەرە لە ناو خێزانێکە بتەوێ معلوماتی خێزانێ بزانی ئێ باشە ئاخر چ گۆشتێکی پێگری ئیسیفادەی چییە بیزانی و نەیزانی ئیسیفادەی چییە نەیزانی باشە بیزانی خەتەرە بۆیە من بەخۆ ماڵێم اینجا بە ئێوە ئەوەی کەوە ئیختیساسی ئێمە نییە، شارەزایی ئێمە نییە، با خۆمانی تێ هەڵنەقورتێنین. نەفەری وا هەیە بڵێ دارتاشی ئەزانی ئەڵێ بەڵێ، وەسایی ئەزانی ئەڵێ بەڵێ، لە ڕادیۆ و تەجیل ئەزانی چاکیکە ئەڵێ بەڵێ، ئەم مۆبایلە وەڵا ئەبێ نەبزانم هیچیشی لێ نازانێ. فەحسەکە نازانێ یا دەرمانەکەی خراپە کابرای گیرۆدەکە خزمێکم ئەم پێشنیوە ڕوتی پانزە ڕۆژە مناڵێکی منیان کەرەنتی نەکردووە ئەمە کۆرۆنایەتی. دوای دکتۆری ئیخسائی هەڵەبجە ڕەئیسی بەرەنگاربوونەوەی کۆرۆنا پێتی باب وەڵا فحسەکانیەتی عەلاقەی بە کۆرۆناوە نییە. گوناحە پانزە ڕۆژ کچێک لە ماڵە زیندان بکەیت. ولا تقفو ما ليس لك به علم یعنی بەرپرسیارەتیە مامۆسایەک مەلا پرسیاری لەکەن ئەوە فڵانش چۆنە ئێ بڵێ نازانم ئەگەر وتیان دەست نوێژ گوناحە بڵێی نازانم باسی نوێژ و ڕۆژوو ئەو شتانەی کەوا ئەیزانی بڵێ بەس پرسیارێکت لەکەن کە لە تواناتا نییە بڵێ نازانم ئیمامی شافعی فەرموێتی نازانم ئیمامی مالیک فەرموێتی نازانم مەلائیکە قالوا سبحانك لا علم لنا خوایان وڵی نازانین ئەوەی تۆ فێر نەکردبین هیچی نازانین چ عجەب من و تۆ عیبمان لێ بڵێ نازانین بە کەمیە زانی بڵێ نازانین ئیمامی عەلیە فەرمێ لا ئەدری نصف العلمی یعنی ئەگەر کەسێ فێر بوو پرسیاریان لێکرد نەیزانی بڵێ نازانم ئەوە نیوەی علمی زانیوە یعنی علم بکەی بە دوکتۆ یعنی نیوەی علم ئەوەیە بڵێ نازانم کاکە لە سەرۆکی نازانی بڵێ نازانم لە وەزیری نازانی بڵێ نازانم لە پەرلەمانتاری نازانی بڵێ نازانم لە مدیر عامی نازانی لە دکتۆری نازانی نازانی ئێ بڵێ نازانم ماڵی شعبێکاون مەکە ئاوای لێ مەکە کە لێتان کردووە ئێمە هەر بە زۆر هەڵێپەڕێنین هەر بە زۆر هەڵێپەڕێنین گەورم بەڕێزم تۆ ڕیس عەشرەتی ئێمەی تۆ ئەوەی کاکە لێی نازانێ خۆ بە زۆر نییە سلام علیکم ئەبوو هورەیرە ئەبوو زەر ئەم دوانە وەکو سێبەری پێغەمەری خواوا بوون یعنی زۆر زۆر لە خزمەتی پێغەمەری خوا بوون ئەبوو هورەیرە فەقیر بووە ئەبوو زەڕیش خەڵکی ئەمەن بووە هاتووە لە مەدینە لە مەککە لە خزمەتی پێغەمبەرا بووە لێی دوور نەکەوتوەتەوە لە سابقینی ئەوەلینی ئیسلامن یعنی ئەوانەی ئیسلامیان پێگەیان ئیسلامیان یەنە ئەبوو زەڕ ئەبوو هورەیرەیە فلان و فلانە دوایەوەی کە دەوڵەتی مەدینە دروستە بێ پێغەمەری خوا ئەبێ بە ڕەئیسی حکوومەت ئەبوو زەڕیێت ئەڵێ ئەی پێغەمەری خوا بەڵێ خۆ ئەزانی من لە خزمە تا چۆن بووم و بەڵێ وەلینی بمکە بە شتێ دام مەزرێنە کارێکم بەرێ بە مدیر ناحەیە بە قایم قامێ ها بە مستەشارێ بە شتێکم بەرێ ئیستا ئەم بەڕێزانەی هەرێمی کوردستان ئەڵێ ئەوە پێشمەرگەی شاخە ئەوە خەباتی هەیە ئەوە زیندانی سیاسی قوربان ئەی خەمە سەر چاوی ڕاستم ڕاستەکەی بەڵام بۆ مدیری خەستەخانە ناشێ بەڵام بۆ مدیری هەندەسە و ڕێگاوبان ناشێ ناشێ ئەگەر ئەتەوێ جارێکی دریژوتم جارێک وتم لە نوقتەیەکی حەرەساتا ویستیان حەرەسێ دابنێن، پرسیاریان کردبوو ئەوە کێ باشە؟ کوڕێکیش وتی وەڵایی برایەک هەیە زۆر فەقیرە و زۆر کەمدەسە. کورە وتم گێلە ئەوە بۆ حەرەسات ناشێ، وتی ئەی، وتم بەوەر بۆ فەقیری باشە، ئەگەر پێتە بڕۆ پێنج سەد دیناری بەرێ. نوقتەی حەرەست ئەبێت چاوی مار دەربێنێ. برایەکی خۆمان هەیە زۆر فەقیرە وەڵا من بۆ حەرەسات ناشێ. ئەبێ ئاگاو لێ بزانی کێکەی بە حەرس مامۆسایە گێڕایەوە وتی ڕۆشتین چوار پێنج مامۆسا بوون بە یەکۆ ڕۆشت بوون چوبوونە گەڕەکێک بۆ ماڵی مامۆسایەکی ڕەفیقیان وتی مناڵان یاریانە کرد لە کۆڵان سیارەکەمان بەجێ یەڵا تەبانەمە خەتەرە مناڵانە ئیسەیەکێکیان بێت جامەکە بشتێنە شختی پیا بێنێ ئا یانی بە عەقڵی ئێمە لەوانەیە بڕۆین خۆ ئەمیانە زۆر فەقیرۆکەی و ساڵحە با بڵێم ڕۆڵە ئاگا لەو سیارە بێ ئەو مامەستا وتی من سەیرم کرد یەکێکیان بووە بە ئامر مەفرەزەی ئەم مناڵانە بە ئەمری ئەو ئەڵێ بڕۆن وەرن دانیشن تەوزییانەکە وتم بۆرە کورە تی فەرمو وتم ئاگا لەو سیارە وتی بەسەر چاو مامەستا وتی بۆ قوش وێرای تر بووە بەلایە ئەها ئەمە ئیختصاصە ئەمە لێزانینە کاکە گیان لێی نازانێ لێی نازانێ ئێمە بە زۆر ئەڵێن نا تۆ هەرەوەیت هەرەوەیت ئەمە من بە خۆم ئەڵێم ئینجا بە ئێوە ئەڵێم دە ڕەحمەتی خواتان لێبێ دە بۆ دنیا و بۆ قیامەتان مای سربەرزیە بڵێ نازانم بڵێ نازانم ئەی بە بڵێ نازانم دوێنێ پێرێ بوو ئەچوم بۆ ناو باخ کوڕێک کوڕێکی مناڵیشە وەسا بوو پیاوێکی گەورە مانگایەکی گرت بوتمەوە چێ قوربان خێرە وتی وەڵامەوە ئەو کوڕە دەستێکی لێ بابزانانی ئاوسە ئاوز نییە بۆ قوربانی مناڵێک عیب نییە چونکە ئەیزانێ جارێکی تریش پێم وتن ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێبێ پرسیارێکیان لێ کرد نەیزانی چوو پرسیاری کرد لە شوانێ شوان ئەزان پرسیارەکە چی بوو وتیان ئیمامی شافعی معزەرەتمەیە سەق کەی باڵغە بێ سەق تیوا نازانم چوو پرسیاری کرد لە شوانی ئاژەڵ کە سەگی هەبوو دی کەی سەگ باڵغە بێ وتی ئەچکایە قاچی بەرز کردەوە میزی کرەوەی تر باڵغ بووە دی ئەو شوانە مامۆسای منە لەو عیلما ئەوە ئەهلی ذیکرە چەند مهمە چەند مهمە ئێمە ئیسا یەکێک دوکانی دۆندرمە دانێ دوانی تر لەو لاوە قوتیەکەنەوە کاکەن لە تۆ لی نازانی ئەم پشتا پشت لێ ناوێتی یەکێ کولێرە کولێرەکەی شێخ لەتیف لە هەڵەبجە هەر مەشهوور بووە یەکێ کولێرە دانێ وەڵا چواری تر قنجی ئەکاتەوە یەکێ حەمام دروست ئەکا پێنجی تر دایەنێ چاخانە هەروەها سارە کورە بەخوا بیکەی بە نۆک باشە ئەم ئەم بەیتە پلاستیکیانە کاکە پارەکەی نازانی لە چیە وەختی ێزانی میلەت ئاوای لێ ماڵی کاو نەبێ لە باتیەوەی پێنج غرام دەرمانی تێکا پنجای تێکە تووشی سیل و سەرەتان نەبین وەلا تەقف و مالەی سەلەکە بی علم حەدیسەکەی پێغەمبەری صلی اللە علیە وسلم ئەفەرمێ نیشانەی باشی مسلمانێتی کەسێک تەرکوه ما لا یعنیه شتێک کە عەلاقەی بە ئەوەوە نییە وازی لێێنێ سەری خۆی پێوە نایەشێنێ سەری خۆی پێوە نایەشێنێ تەدەخولی ئیشی خەڵکی ناکا چەند مهمە ئەوەنە گەورەبی ئەوەنە مهم بی تەدەخولی ئیشی خۆو نەکەی هەندێ باوک لە ماڵا نیە ژنەکەوە چیە کوڕەکەوە چیە کچەکەوە چیە ئەوە چیو کرد ئەوە چیو لێ کرد ئێوە ماڵە وێران بووە لە ڕێوە چونکە تۆ ئیستیخباراتی باوک نیت ئەبێ ئەم ژنە نەجوڵێتەوە ئەبێ ئەو کوڕە نەجوڵێتەوە ئەبێ ئەو کچە نەجوڵێتەوە ئەو یعنی ئاوا ئیش ناڕا بەڕێوە ئەبێ تۆ ئیدارەیەک هەبێ ئەم عیلێ پرسی پێ بکەن بڵێ پیاوەکە باوکەکە ئەوە گەرەکمانە شتێکی وا بکەین ها نەخێر وانیە نەوەڵا ئەوانە ورگی ئینسان زیاوەکە ئەی چی عقلی ئینسان زیاوەکە مجالسة العلماء لەبەردەمی زانایانە چۆکدادان لەبەردەمی زانایانە ئەو کەسەی زانایە عالمی ڕەبانیە و متەقیە لەخوا ئەترسێ نەک ئەوەی سەری سپی بێ ئەم شتەی بەسەرەوە بێ ئەوە نا عالم بێ عولەما لە خوا ترس بێ ئەهلی جومعە و جەماعەت بێ ئیلتیزامی هەبێ بە دینەوە ئەو عالمە لە بەردەمیا دانیشی چۆکی دادە عەقڵ و زیاوەکە شتی لێوە فێرەبی ئەگەر یەک دەرسیشی پێ نەڵێ شتی لێ فێرەبی لقمانی حەکیم شاگردێکی ئەبێ دەی دەستی پیانێ برا شکلی کرد شاگردێکی ئەبێ پێڵێن غولام بە زمانی خۆمان چەند ساڵ لەگەڵ یا ئەبێ ڕۆژێک لقمان ئەم پیاوە تاقیەکاتەوە ئەمە مەولا جەلالەدینی ڕۆمی ئەگێڕێتەوە ئەڵێ پیاوێک بێستان و باخی ئەبێ کەسێکیش چەند ساڵ ئەم ساحە و باخە خزمەتی ئەوی کردووە شتی یاوەتێ و کۆمەکی کردووە ئەوانە ئەڵێ ڕۆژێ تاقیە کاتەوە زرکە تاڵازان کاڵە کە نەگا ڕەشە پێڵێن زرکە تاڵە ئەمەە تاڵە ئەمەە تاڵە مەگەر حەبی مەلاریا ئەوەنە تاڵ بێ زرکە تاڵەیەکێداتێ و ئەڵێ ئاولەت کە بیخۆ ئەویش چەقۆ هەڵەگرێ و دەستەکا بە پاکردنی ئەم زرکە تاڵە و ئەیکرمێنێ و ئاوی تامی دەمیەدات و ئەم لێرەوە ساحب باخەکە خەریکە زیڕەیەکە ئەڵێ تقریبن با بڵێن کردوێتی بە دەقاشەوە ئەڵێ نۆی نۆی خوارد یەک دانیان ما وتی برا ئەی تۆ بەشی من نادەی وتی قوربان تۆ فەرمووت بیخۆ دانەکەی دایە کە گازی لێگر ڕێک خەریک بوو شێت بێ خاوەن ماڵێ وتی ماڵی کاول بێ ئەو چۆن خوارد ئەو شتە تاڵە و چۆن خوارد تاڵ نییە وتی بەڵێ تاڵە وتی ئەو چۆن خوارد و وتی گەورم من بیست ساڵە نمەکی تۆکەم هەر شیرین مەدەیتێ هەر شیرین مەدەیتی ئێساوەنە سپڵە بم بە یەک جار بە یەک جار بڵێم تاڵە بیتفمەوە لە بەرچاوی تۆ ئەوە عقلە سێیەم، وترک الکلام فیما لا یعنی، واز بێنی لە قسە لە شتێکا پەیوەندی بە تۆوە نی، ئەمە عەقڵ زیاوەکە. کێ لە ئێمە دە جار پەنجەی خۆی نەگەستووە، ئەرێ وە من ئەو قسەم بۆ کرد، ئەرێ وە من بۆ ڕۆشتمە ئەوێ، ئەرێ بۆ سەرم لار کردۆ، شەڵا قاچم بشکایە ئەوەم نەکردایە، شەڵا گیرە خۆی بەدەستیەوە نەجاتی نابێ. بۆیە وتم نازانم ڕەحاتی گیانە. ئازیزانم ڕجاتان لێەکەم عومەری کوری عبدالعزیز ئەفەرمێ من عد کلامه من عمله قل کلامه فیما لا ینفعه ئەڵێ هەرکەسێ قسەکانی بژمێرێ وەکو کردەوەکانی ئەژمێرێ بزانێ قسەی زۆرەیە کردەوەی زۆرە دایمە قسە زۆرتر لە کردەوە ئەڵێت ئەگەر قسەکانی ژمار لەگەڵ کردەوەکانتا قسەکانی زۆر بوو قسەکان کەمەکەی تۆ ئیج ئەڵێ ئەو کاتە واز ئەهێنی لەوەی کە علاقەی بە تۆوە نییە لەبەرەوە سەلامت دەرئەچی من لەوە زیاتر وەختان ناگرم خی گەورە لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە لێرەوە لەم منبەرەوە لەم ڕۆژە مبارەکە لەم ڕۆژەی کە دوو جەژنە جەژنی جەژنی قوربان و جەژنی جمعە لەم مینبەرەوە داوا ئەکەم لە کاربەدەستانی ئەم هەرێمە لەوانەی کەوا بەرپرسیارن لەوانەی کەوا نانیان بەدەسە لەوانەی کەوا قووت و قوتی ئەم میلەتە کەوتۆ دەستیان بە قەزا و قەدەری خوایی داوایان لە یەکەم لەبەر خوا زۆرمان قیڕان زۆرمان وت لە ئێرەوە داوایان لە یەکەم لەخوا بترسن ئەم میللەتە لەمە زیاتر سوکایەتی پێ نەکرێ لەمە زیاتر برسی نەبێ لەمە زیاتر ڕووتەڵ نەبێ لەمە زیاتر مناڵ و ژن و گەنجی ئەم وڵاتە تیاتیان نەچێ لەخوا بترسن لەخوا نەترسن خواتان ترسێنێ حەق و ماڵی ئەم میلەتە ئێوەن چەپاوتان کردووە ئێوەن بردووتانە ئێوەن تاڵانتان کردووە ئێوەن کۆشک و تەلارتان پێ دروست کردووە بیگەرنەوە بۆ خاوەنەکەی بیگێڕنەوە بۆ خاوەنەکەی نەیگێڕنەوە خوا هەقتان لێسێنێ هەم لە دنیا هەم لە قیامەتا ئێمەش گەیشتۆتە بەربینمان وەزعمان زۆر شڕە حاڵمان زۆر بەترەفە زۆر ناڕەحەتە میلەتەکەمان لەبەر کار بەدەست هەر کەسێ هەی لە بچووکێکیانەوە حتا ئەگاتە گەورە گەورەکانیان بە هەمویان ئەڵێم لەو خوایە بترسن شەرم لەو خوایە بکەن لەمە زیاتر گاڵتە بە عەقڵی ئەم میلەتە مەکەن گاڵتە بە دینی ئەم میلەتە مەکەن گاڵتە بە سامانی ئەم میلەتە مەکەن ئەوەی عەزیەتی خەڵک با خوا عەزیەتێدا ئەوەی غەدر بکا زوڵم بکا خوا پشتی ئەشکێنێ خوا دەست شلەکا